واللهی ئەو کەسەی شوێنی سەحابەکان و تابعین و پیاوچاکان و سەلەفی ساڵحی ئەم مەتە نەکەوێ واللهی ساڵح نییە واللهی چاک نییە چونکە هەر کەسێک بیر و باوەڕی سەحابەی نەبێ کە سەحابە سەتا سەد بیر و باوەڕی پێغەمەری خۆیان هەبووە صلی الله عليه وسلم واللهی سەر لە شێوا و گومڕایە واللهی کەسی چاک نییە واللهی وە شوێنی بیدعە و خرافیات بکەوێ واللهی ئینسانی ساڵح نییە واللهی کەسی چاک نییە چونکە بیدعە خیانەتکردنە لە دین ئەوەی کە لە دینا نیە بە ناوی دینەوە بیکەی ئەوە خیانەتێ زۆر گەورەیە ئەوە خیانەتە ئەوە گەورەترین خیانەت و گەندەڵیەکە بە ناوی دینەوە خەڵکی چاواشە بکرێت خەڵکی بیر و باوەڕی پرۆپوچی پێ بوترێت ئەوە گەورەترین خیانەت و گەندەڵی لە دنیادا کە ئەنجام بدرێت